چونکە بەڕاستی نامەی تاوانباران لە ناو دەفتەرێکی پەستی ڕەشدایە، تۆ چوزانیت ئەو دەفتەرە چییە؟ کتاب مرقوم. دەفتەرێکی نوسراوە. ویل یومئذ للمکذبین الذین یکذبون بیوم الدین.